ئەڵقەی چواردە ڕاستکۆڵنییکۆف هەستی کرد پەشێویەکی سیر هەموو لەشی داگرتووە ترساکە خۆی بۆ دابین نەکرێت هەوڵی دا خۆی سەرقاڵی مەبەستێک بکات و بیری لێ بکاتەوە مەبەستێک چ پەیوەندێکی بەو کارێەوە نەبێ بەڵام بێسوود بوو سکرتێرەکە زۆری سەرنج ڕاکێشا بوو ئەیویست لە سیمایەوە شتێک بخوێنێتەوە چۆن کەسێکە زۆر گەنج بوو تەمەنی 22 ساڵە بوو گەنم ڕەنگێکی بە بزاف کە لەو تەمەنە بچووکتری پیشانەدا جلەکانی بە پێی مۆدە گەلێک ڕێک و پێک ئەهاتە پێش چاو قژی بە لایەکدا شانە و ڕۆنێکی زۆری لێدابوو پەنجەی سپی و پاک و خاوێن و چەند ئەنگوستیلێکی لە پەنجەدا بوو هێلەکەکەی بە زنجیری ئاڵتون ڕازابووەوە لەگەڵ یەکێک لەو بێگانانەدا کە کاریان کەوتبووە ئەوێ چەند ڕستێکی باشی بە زمانی فەڕەنسی قسە کرد بەژنا قەڵەوە ڕنگ سوورە شین باوەکە کە جلێکی قەشەنگی لەبەردا بوو لەگەڵەوەشدا کە کورسێکی لە پاڵدا بوو کەچی وەک ئەوەی نەوێرێ دابنیشێت و هەر بە پێ وەستا بوو وت لیزاڤێتا ئیڤانۆڤنا فەرمو دابنیشە خانمەکە لە سەرخۆ بە زمانی ئەڵمانی وەڵامی دایوتی سوپاس دەکەم ژنەکە دانیشت خشەخشێک کە لە بەرگە ئاوری شمینەکەیەوە بەرز بووە کراسە شینە کاڵەکەی کە بە تۆڕی سپی ڕازابەوە وە گۆیەکی زۆر جوان بە دەوری کورسیەکەدا هاتە خوارێ و تا ڕادەیەک نیوەی ژوورەکەی داگیر کرد. بۆنی عەتر بڵاو بۆوە. خانم بەوەی نیوەی ژوورەکەی داگیر کردبوو وا ئەهاتە بەر چاو ناڕەحەت بێ. هەرچەندە زەردەخەنەیەکی بەسەر لێوە بوو بەڵام زەردەخەنەکەی تێکەڵ بوو لە ترس و ڕوو هەڵماڵراوی کە بە ئاشکرا تووشی نیگەرانیانە کرد. خانمە پرسەدارەکە سەرەنجام کارەکەی ڕێکەوت و لە جێگاکەی هەستا لە پرێکدا ئەفسەرێکی بەهرا و زەنا و بێباک کە لەگەڵ هەر هەنگاوێکدا شانی هەڵەتەکان هاتە ژوورەوە کڵاوە قوتە جوانەکەی نایە سەر مێزەکە و لەسەر کورسیەک دانیشت خانمە ڕێک پۆشەکە کە ئەوی بینی لە جێگاکەی کەمێک جوڵا و بەخۆشیە و بۆ ڕێزگرتنی ئەفسەرەکە خۆی نوشتاندەوە بەڵام ئەفسەرەکە بە هیچ جۆرێک بەسەر خۆیدا نەهێنا و گوێی پێنەدا ژنەکەیش ئیدی ئەوەندەی بوێری بە خەرج نەدا کە لەسەر کورسیەکە ڕووبەڕوی ئەفسەرەکە دابنیشێتەوە. ئەم پیاوە لەعنەتیە لێکۆڵەرەوەی بەشەکە بوو، ڕەنگی سمێڵی خەنەی و بەشێوەیەکی ئاسۆیی لە هەردوو لای ڕوومەتی تێپەڕیبوو، دەم و چاوی لەگەڵ ئەوەیشدا کە زۆر ورد بوو بێ چاو ڕووی لێدکا. ئەفسەرەکە هەر لە ژێرە و تا ڕادەیەک تووڕە چاوی بە ڕاسکۆڵنیکۆف داگێڕا. جلەکانی ڕاسکۆڵنیکۆف شڕ بوون و بە هەموو شێواوی و ناتەواوییەکی ئەو لاوەوە هێشتا حاڵ و ڕەفتاری لە گەڵ جلەکانی دا ناگونجا. ڕاسکۆڵنیکۆف بێ دەربەستانە بۆ ماوەیەکی زۆر چاوی لە چاوی ئەفسەرەکە بڕی بە جۆرێک کە لە گەڵیا بەرخوردی کرد و لەوەیش سەری ماسا کەش ڕۆڵێکی وا نایەوێ چاو لە چاوە بروسکە ئاساکانی ئەو لا بدا بۆیە بەسەر ڕاستکۆڵنیکۆفدا نەڕاندی تۆ چیت؟ چیتەوێ؟ ڕاستکۆڵنیکۆف بە پەشۆکایە وەڵامی دایوتی لێرە داوایان کردووم ئاگاداریم بۆ هاتووە سکرتێرەکە سەری لەسەر کاغەزەکە لابرد و بەپەلە وتی، مەسەلەی پارەدانەکەیە، ئەمە خوێندکارەکەیە. سکرتێرەکە بەدەم قسەکردنەوە دەفتەرێکی دایە ڕاسکۆڵنیکۆف و ئاماژەی بە شوێنێک دا و پێی وت، بیخوێنەرەوە. ڕاسکۆڵنیکۆف بیری کردەوە. پارە؟ پارەی چی؟ کەواتە مەسەلەکە ئەوە نییە، لە خۆشیا تەزوێکی تێگەڕا، لە پرێکدا هەستی بە سووکەڵگییەکی نائاسایی کرد، ئەدوەت بارێکی گرانی لەسەر شان ناچووە. ئەفسەرە لاوەکە کە نەتەزانی زیاتر لە چی پەستە بێ، هاواری کرد وتی، پێیان وتویت سەعات چەند بێیت؟ بۆیان نووسیوی سەعات نۆ و ئێستا لە سەعات دیانزە لای داوە. ڕاسکۆڵنیکۆفیش لە پرێکدا ڕقی سەرکەوت کە خۆیشی چاوەڕێی ناکرد، بەڵام تا ڕادەیەک چێژی ئەدایە. بە دەنگی بەرز و بێوەی سەری بەلایدا وەربگێڕێت، وەڵامی دای وتی، پێش چارەکێک ئاگادارییەکەیان بۆ هێناوم، ئەوەندەیش بەسە کە من بە لەرزوتاوە هاتوومەتە ئێرە. ئەفسەرەکە وتی هاوار مەکە. ڕاسکۆڵنیکۆف وتی هاوار ناکەم. لەسەرخۆ دێم، وەلێ تۆ بەسەر مندا هاوارەکەی. من خوێنکارم، ڕێگات نادەمێ هاوارم بەسەردا بکەی. ئەفسەرە پۆلیسەکە ئەمان دەپەشۆکا کە لە سەرەتاوە تەنانەت نەیتوانی قسەیەک بکات و تەنیا کەوتە کەف چڕاندن، پاشان لە جێگاکەی هەستا و هاواری لە ڕاسکۆڵنیکۆف کرد وتی، بێدەنگ بە، لە دەزگایەکی دەوڵەتیدایت جەناب، سەرکێشی نەکەیت. ڕاسکۆڵنیکۆفیش دەنگی لێ بەرز کردەوتی. تۆیش لە دەزگای دەوڵەتی دایت بێجگە لەمە هاوارەکەیت و جگەرەیش ئەکێشیت، ئەمانە هەموو ڕێزنەگرتنە لە ئێمە. ڕاسکۆڵنیکۆف بەم قسانە هەستی بە چێژێکی سەیر ئەکرد. سکرتێرەکە بە زەردەخەنەوە لە هەردووکیانی ڕوانی ئەفسەرە توڕەکە دابوویە بیرکردنەوە، لە دواییدا بە دەنگێکی بەرز و نائاسایی وتی، پەیوەندی بە تۆوە نییە، چاکترە ئەو پارەیەی داوایان لێکردوویت بیاندەیتێ. ئەلکساندەر ئیڤانۆڤیچ پیشانی بدا شکاتیان لێکردویت پارەکە نادەیت چ هەڵۆیەکە بەڵام ڕاستکۆڵنییکۆف ئیدی گوێی بۆ شل نەکرد بە وردی کەوتە خوێندنەوەی کاغەزەکە تا زوو لە مەبەستەکە تێبگا یەک دوو جار خوێندیەوە و هیچی لێ تێنەگەیشت لە سکرتێرەکەی پرسی ئەرێ ئەمە چییە؟ سکرتێرەکەوتی ئەمە نامەیەکە داوای قەرزی خۆیانی لێکردویت ئەبێت بیدەیت هەموو ئەو خەرجی و پێ بژاردنانەیش کە دێتە سەری یا بە نووسین وەڵامیان بدەیتەوە و ئەو کاتە دیاری بکەی کە توانی بیدەیتەوە لەگەڵ ئەمانەیشدا بێ بچیتە ژێر ئەو بارەی کە تا قەرزەکە تەواو بێ نابێت لە پایتەخت بڕۆیتە دەرەوە ماڵ و سامانت نەفرۆشیت و نیان شاریتەوە بەڵام داواکار بۆی هەیە سامانت بفرۆشێت و بەپێ یاسا لەگەڵتاندا ڕفتار بکە. ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئاخر من قەرزاری کەس نیم. سکرتێرەکە وتی، ئەوە پەیوەندی بە ئێمەوە نییە. ئێمە تەنیا نامەیەکی ڕەسمی و سەنەدێکمان بەدەست گەیشتووە کە ماوەی قەرزدانەوکە تێپەڕیوە. تۆ نۆ مانگ لەمەوبەر بەرامبەر بە سەد و پەنجا ڕۆبڵ کە داوتە بە خاتوو زارنیتسینا کە بێوەژنی کارمەندی وەزارەتێکە، ئەو خانمەیش سەنەدەکەی داوەتە جیبارۆڤ کە کارمەندێکی ئیداریترە، ئێستا بۆ وەڵامی ئەمە تۆمانبان کردووە. ڕاسکۆڵنیکۆڤ وتی بەڵام ئەم خانمە خاوەن ماڵەکەمە. سکرتێرەکە وتی جا چییە، ئەگەر خاوەن ماڵت بێ. سکرتێرەکە بە زەردەخەنەیەکی پڕ لە دڵسۆزی و لێبوردنەوە کە لە هەمان کاتیشدا مانای سەرکەوتنی خۆیە گەیان تەماشایە کرد سەرکەوتن بە سەرلاوێکدا کە لە هەموو لایەکەوە پەلامار بدرێ وەک بێ پێی بڵێت، دەی چۆنی، حاڵت چۆنە؟ بەڵام ڕاسکۆڵنیکۆف ئیدی چ کارێکی بە سەنەدی قەرزەوە هەیە؟ ئایا ئەو مەسەلەی ئیتر نرخی ئەوەی هەبوو کە نیگەرانی بکا یا هەر بایەخی بداتێ؟ ڕاسکۆڵنیکۆف هەر بە پێوە وەستا بوو ئەیخوێندەوە. گوێ ئەگرت، وەڵامی ئەدایە و تەنانەت پرسیاریشی ئەکرد، بەڵام هەموو ئەم کارانەی بێ ویستی خۆی بوو، هەستی ئەوەی کە گیانی پارێزراو و لە مەترسیەکی هەنووکەی ڕزگاری بووە، لەو چرکە ساتەدا هەموو گیانی پڕ کردبوو لە خۆشی، بێ ئەوەی بیر لە ئایندە و ڕاڤەکردن و گریمانە و گومان و شتی تر بکاتەوە. ئەوە چرکە ساتێکی پڕ لە خۆشی ڕاستەقینە بوو بە هەموو مانایەکی گران بەهاوە. بەڵام هەر لەو کاتەدا لە نووسینگەکە ڕووداوێکی وەک هەورەبروسکە ڕوویدا. ئەفسەرە لاوەکە کە هێشتا بەرامبەر بەو سوکایەتیەی پێی کرابوو ئەلەرزی و ئاگری تووڕەیەکەی تا ئەهات زیادێ کرد و ئەیویست بەرگری لەو تەشەرە بکا کە لێی درابوو بە هەموو توانای و هێرشی کردە سەر ئەو ژنە جوان و بەدبەختەی کە لە ڕاڕەوەکەی ئەوەوە بە بزە گەلۆرانەکەیەوە تەماشای ئەمیە کرد لە پڕافسەرەکە بە دەنگی بەرز بەسەر ژنەکەدا نەڕاندی وتی هەی وا وا پێکراو دیسانەوە دوێنێ شەو و لای تۆ چی ڕوویدا ها دیسانە و کۆڵانەکەت پڕ کردەوە لە بێ ئابڕی و کاری ناشیرین دیسانە و هەرا و هەرا و سەرخۆشی دیارە حەزل لە زیندانە من پێم وتیت دە جاراگادارم کردی تو یانزە هەمین جاری ترواز لێ ناهێنم کەچی دیسانەوە دیسانەوە کاری خۆتت کرد هەیوا وا پێکراو کاغەزەکەی دەستی ڕاسکۆڵنیکۆف کەوت و بە سەرسوڕماییەوە سەیری خانمە جوانەکەی کرد کە ئاوا بێ پەردە ڕسواکرا بەڵام زۆر زوو لە مەسەلەکە گەشت و چیرۆکەکەی خۆشهاتە بەرچاو هێن بە تاسەوە گوێی گرتبوو کە حەزیەکرد پێبکەنێ و قاقا لێبدا تەواوی دەماری کەوت بۆ جوڵا سکرتێرەکە بە سۆزێکی زۆرەوتی ئیلیا پیترۆڤیچ پاشان کەمێک وەستا و چاوەڕێی هەلێک بوو، چونکە ئەفسەرە لاوەکە ئەوەندە تووڕە بوو، بە هیچ جۆرێک ئارام نەئەبۆوە، مەگەر دەستی بگیرایە. سکرتێرەکە ئەمەی لە ئەزموونی خۆیەوە ئەزانی. وەلێ خاتوونە جوانەکە لە سەرەتادا لەم هەورە بروسکەیە لەرزی لێهات، گەلێک سەیر بوو چەندە جوێنەکان تونند و بێ ئەژمار بوونایە بەو ڕادێژنەکە میهرەبانترە بوو زەردەخەنەکەی بەرامبەر ئەفسرە ڕق هەستاوەکە تا ئەهات دەلالتر ئەینوان هەر لە شوێنەکەی خۆیدا بە هێوری قاچی بەزەوێکەدا کێشا و خۆی بۆ ئەنوشتاندەوە ئەویش پەرۆشی ئەوە بوو مۆڵەتی قسێکی بدرێتێ سەرنجام بە ئامانج گەیشت هەر ئەوەندەی ئەفسرەکە بێدەنگ بوو ئیدی لە پڕێکدا بە دەنگێکی تەواو ئەڵمانی بەڵام بە زمانی ڕووسێکی شکستەوتی بەزم و ڕزم لە ماڵەکەی مندا نەبووە جەنابی کاپیتان هیچ شەڕێکیش ڕووی نەداوە ئەوان بە سەرخۆشی هاتن من هەمووی باسەکەم جەنابی کاپیتان من تاوانم نییە و ماڵەکەم ئابروومەند جەنابی کاپیتان ئەو کارێش کە لەوێ داکرێ ئابرومەندانەیە جەنابی کاپیتان هەرگیز حەزم لە شەڕ نەکردووە وەێ ئەوان تەواو سەرخۆش بوون و سێ قاپی تریشیان داوا کرد یەکێکیان پێی هەڵبڕی و پیانوی پێلێدا ئەم کارش بە هیچ جۆرێک لە ماڵێکی بە حەیا و حرمەتدا باش نییە پیانۆکە شکا کامە ڕفتارێکی خراپە من ئەمەم بەوت ئینجا شوشەکە هێڵگرت و گرتێ خەڵکەکە ئیتر زوو هەستام و دەرگاوانەکەم بان کرد کارل هاتوو بە چاوی ئەویشیدا کێشا لە هەنرێتیشیدا پێنج کەڕەتیش بە دەم و چاوی منیدا کێشا ئەمە ئەو پەڕی ناشرینیە لە ماڵێکی شەرافت مندا جەنابی کاپیتان من کەوتمە هاوار ئەو ئەو پەنجەرەی کردەوە کە بەسەر ڕووبارەکەدا ڕوانێت لەوێ داوەستا وەک بەراز کەوتە بۆ ڕەبۆر ئەمە حەیاچوونە. چۆنە بێت لە پاڵ پەنجەرەیەکدا کە بەسەر کۆڵاندا ئەڕوانێت وەک بێچوە بەراز بوەستیت و هاوار بکەی. ئاه ئاه کارلیش لە پشتەوە فڕاکەکەی گرت و لە پەنجەرەکەی دوورخستەوە. لەو کاتەدا ڕاستە جەنابی کاپیتان جلەکەی دڕا. پاشان کەوتە هاوار هاوار کا بێت من پانزە ڕۆبلی لە باتی ئەو بدەمێ. من خۆم جەنابی کاپیتان پێنج ڕۆبڵم پێدا. جەنابی کاپیتان میوانێکی بێ تەربیەتە، هەمیشە ئەیکاتە هەراوهوریا، ئەیوت لەسەر تۆ داشۆرینێکی درێژ بڵاوەکەمەوە، چونکە ئەتوانم لە هەموو ڕۆژنامەکاندا لەبارەی ئێوە شت بنووسم. ئەفسەرەکە وتی، وا دیارە نووسەریشە؟ ژنەکە وتی، بەڵێ جەنابی کاپیتان، چ میوانێکی نانەجیبیشە جەنابی کاپیتان، کاتێک لە ماڵێکی بە حورمەتدا. ئەفسەرەکە وتی، باشە، بەسە، من پێم وتبوویت جاری تریش پێم وتبوویت. سکرتێرەکە جارێکی دی بە ویقارە وتی، ئیلیا پیترۆڤیچ. ئەفسەرەکە نیگایەکی پەلەی کرد و سکرتێرەکە لەسەرخۆ سەری جوڵاند. ئەفسەرە لاوەکە کەوتەوە قسەکردن. بەڕێز لویزا ئیڤانۆڤنا، بۆ دواجار پێ دەڵێم، ئەوەیش بزانە کە ئەمە دواجارە، ئەگەر جارێکی دی لە ماڵە ئابڕوومەندەکەی تۆدا شەڕ و هەرا ڕووبدا، بە ئەدەبەوە پێ دەڵێم، گوێت ڕاکێشم. تێگەشتی؟ وتت ئەدیب و نووسەر پێنج ڕۆبلی زیوی لە ماڵە ئابڕوومەندەکەتدا لەبری بەرگەدڕاوەکەی وەرگرت؟ دەوەرە دەی ئەمەش نووسەر لەو کاتەدا تەماشایەکی سوکایەتی پێکردنی ڕاستکۆڵنییکۆفی کرد سێ ڕۆژ لەمە بەریش لە چێشخانەیەکی هەرزاندا چیرۆکێکی تری لەم بابەتە ڕوویداوە یەکێک لەو جۆرە نووسەرانە نیوە ڕۆژەی خواردووە و نەویستوە پارەی خواردنەکە بدا وتوێتی شتێگە نووسم و داتانەشم یەکێکی تریش لە کەشتیدا هەفتەی ڕابردوو خێزانی بەڕێزی کارمەندێکی ئیداری کە بریتی بوون لە ژن و کچەکەی داوەتە بەر جوێن هەر لە ماوەدا نووسەرێکی تر لە پێشانگایەکی شیرینی فرۆشیدا بە تەکان کراوەتە دەرەوە بەڵێ ئەمانەن ئەدی بوو نووسەر و خوێنکار و لەو بابەتانە تف باشە تۆ ئیدی بڕۆ خۆم سرد لێدەم بەڵام ئاگادار بە لیزا ئیڤانۆڤنا بە میهرەبانی و ئەدەبەوە بە هەموو لایەکدا خۆی نوشتاندەوە تا هەر بە پشتا و پشگەیشتە دەرگاکە وەلێ لە بەر دەرگاکەدا لە پشتەوە بەر ئەفسەرێکی پایەدار کەوت کە ڕوێکی کراوەی گەش و سمێڵێکی پڕی زۆر جوان و ڕیشێکی زەرد باوی لە سەر ڕوومەتی هێشتبووەوە ئەم ئەفسەرە نیکۆدیم فۆمیج بوو سەرپەرشتی کاری بەشەکە لیزاڤێتا ئیڤانۆڤنا بۆ ڕێزلێنانی ئەمەندە بە پەلە چەمایەوە لەوەدا بوو لەسەر زەویەکە دابنیشێ بە هەنگاوی وردی ئەدوت خەریکە فڕێت زوو لە نووسنگەکە چوە دەرەوە نیکۆدیم فۆمیچ بە شێوازێکی لەوەندانە ڕووی لە ئیلیا پیتۆڤچ کردوتی دیسانەوە هەراوسەنا دیسانەوە هەورە بروسکە و تۆز و خۆڵ و گەردا و جارێکی تریش پستیان کردی من لە خوار پلیکانەکان و جۆم لە دەنگت بوو ئەیلیا پیتۆڤچ کە چەند پەڕەکە غەزێکی بەدەستەوە بوو بەرەو مێزێکی تر ئەڕۆشت و لەگەڵ هەر هەنگاوێکدا شانی ئەجوڵان واتە هەنگاوی بۆ هەر لایەک بنایە شانی بەرەو ئەوێ ئەسوڕان بەبێ دەربەستێکی ئەشرافانەوتی چی بکەم فەرم و تەماشاکە جەنابی نووسەر یعنی خوێنکار یان چاکتری بڵێم کۆنە خوێنکار قەرزەکەی ناداتەوە سەنەدی مۆر کردووە خانۆکە چۆڵ ناکات و بەردەوام سکاڵای زۆری لە دەزەکرێ کەچی هێشتا گلەی ئەوە کە کە بۆ لە خزمەتیاندا جگەرا کێشم خۆیان پەست دەکەن ئەمانە فەرمونون لەمانە بڕوانە بەم حاڵەوە ئەمە باشترین نمونەیە نیکۆدیموتی هەژاری تاوان نییە هاوڕێ وێڵیکە دیارە پوش و خۆی لەبەر ئاگرا ناگرێ دیارە تۆی شێن لیان نیگەران بوویت ئیتر نەتوانی جڵی خۆت بگری تەنانەت لە فەوجەکەیدا نازناوی ئەفسەری باروتیان داوەتێ. ئیلیا پیتۆڤچ کە ئەم وشانەی پێخۆش بوو بەڵام هێشتا ناڕازی بوو بە دەنگی بەرزوتی چ فە فە فەوجێکیش لە پرێکدا ڕاستکۆلنییکۆف حەزی بەوە بوو تێکی زۆر خۆشیان پێ بڵێ بە شێوازێکی ڕەندانە ڕووی لە نیکۆدیم فۆمیچ کرد و وتی، ڕێگا هەیە کاپتن، خۆت لە جێگای من دابنێیت؟ من تەنانەت ئامادەم داوای لێبوردنیان لێ بکەم، ئەگەر هەڵەیەکم بەرامبەریان کردووە، من خوێندکارێکی هەژار و نەخۆشم و لە هەژاریدا ئازارەچێژم. هەر بەو شێوەتی ئازار. من خوێندکار بووم، لەبەر ئەوەی ئێستا ناتوانم کاروباری ژیانم ئەنجام بدەم بۆیە وازم لە زانکۆ هێناوە، بەڵام بەم زووانە بڕێک پارەم بەدەزەگا، دایکم و خوشکم لە هەرێمی سینن و پارەم بۆ دئەنێرن و ئەتوانم قەرزەکانم بدەمەوە. خاوەن خانووکەم ژنێکی دڵسۆزە، لەبەرئەوەی دەرسی تایبەتی ناڵێم و چوار مانگە پارەم نەداوەتێ، بە جۆرێک پەست بوو کە تەنانە دەستا خواردنیشم بۆ نانێرێ لە ڕاستیان من هەر نازانم ئەم سەنەدە چییە کە ئێستا بەنامەی ڕسمی داوای پارەکەیم لەکەن ئێ خۆتان وەکیل بن لە شوێ توانم پارەی بدەمێ سکرتێرەکە دیسانە وتیەوە ئەوەیان پەیوەندی بە ئێمەوە نییە ڕاست کۆڵنییکۆف جارێکی دیجڵەوی قسەی لە دەستگرتەوە بێ ئەوەی ڕوو لە سکرتێر بکە ڕووی دەمی کردە نیکۆدیم فۆمیچ و لەگەڵ ئەوەیشدا هەموو توانای خستەگەڕ کە ئیلیا پیتۆڤیجیش گوێی لێبێ بەڵام ئەمیان خۆی بە پەڕکاغەزەکان و سەرقاڵ کرد و بە بێزاریەوە پشتگوێی خست ڕاست کۆڵنیکۆڤوتی بوارم بدە بوارم بدە من تەواو لەگەڵ تۆتام بەڵام لێگەڕێ منیش ڕووناکێک بخەمە سەر مەسلەکە و بڵێم کە من سێ ساڵە لە خانووی ئەو داژیم واتە لەو کاتەوە کە لە دەرەوەی شارە و هاتووم تەنانەت پێشەوەیش پێشتریش وەلێ بۆ دان بەوە دانەنێم کە من لە سەرتاوە بەڵێنم دابوو کچەکەی بخوازم ئەم قسەیە هەروە بەدەمی و دوور لە شتی ڕسمی بوو ئەو کچ بوو بار حاڵ تەنانەت پێم خۆش بوو هەرچەندە عاشقیشی نەبووم بە کورتی ئەوەیش پەنی لایەتیە ئەمەوێت بڵێم ئەو ساخاون ماڵەکەم گەلێک لەگەڵ مندا دلۆڤان بوو زۆر شتی لێک نەئەدایە و تا ڕادێک ژیان بەڵێ ژیانێکی بێ دەربەستانم هەبوو. ئیلیا پیتۆڤچ بە زمانێکی زبر کە هەستی سەرکەوتنی تیابینراوتی جەناب ئێمە لەباری ژیانی تایبەتی خۆتەوە هیچمان داوا لێ نەکردویت و ماوەی جێگرتنیشمان نییە وەلێ ڕاست کۆلنییکۆف لەگەڵەوەیشدا قسەکردنی لە پڕی لا دژوار بوو زۆر زول لە قسەی خستوتی ئاخر ڕێگەم بدە ڕێگەم بدە منیش هەندێک ڕوونکردنەوەم هەیە مەسلەکە چۆن بوو هەر لە سەرتاوە هەرچەندە من لەگەڵ تام کە بازکردنی زیادێ بەڵام ساڵێک لەمە بەرکچەکە تووشی نەخۆشی تیفیوت بوو مرد منیش وەک رێگرتێک وەک جاران لێ مامە و کە خاون ماڵ گوێزایەوە بۆ ئەم شوێنەی ئێستا پێیوتم بەدڵ پاکیەوە پێیوتم کە زۆر لە من پشت ئەستور و دڵنیایە بەڵام هەر خراپ نییە سەنەدێکمان لە نێواندا بێ بە بڕی 150 ڕۆبل ئەو بڕە پارەی کە لەسەر من بە قەرزێزانێ کە بیدەمێ جد لێمە بە تایبەتی وتی ئەگەر ئەو سەنەدەی بدەمێ دوای ئەوە چەندم پارە پێویست بێ بمداتێ و هەرگیز بەڵێ هەرگیز ئەمە قسەی خۆی بوو ئەو سەنەدە بۆ قازانجی خۆی بەکار نهێنێت تا ئەو کاتەی من خۆم پارەکە ئێدەمەوە و ئێستاش کە دەرسەکانم لەدەست چووە و پارەی خۆراکیشم نییە، بەڕەسمی داوای پارەم لێکە. من چی بڵێم؟ ئیلیا پیترۆڤیچ بێ شەرمانە قسەکەی پێ بڕی وتی، هەموو ئەم وردەکاریە سۆز بزوێنانە بایەخی لای ئێمە نییە، ئەبێت تۆ وەڵام بدەیتەوە و خۆت بە بڕیارەکەەوە ببەستیتەوە، ئیتر ئەوەی کە تۆ ڕۆژێک عاشق بوویت و لەم بابەتە ناخۆشانە ئەسڵەن پەیوەندی بە ئێمەوە نییە. نیکۆدیم فۆمیچ لە پشت مێزەکەەوە دانیشت و کەوتە ئیمزاکردن لەبەر خۆیوتی تۆیش زۆر دڵ ڕقیت لەوە چوو شەرمەزار بێ سکرتێرەکە بە ڕاست کۆڵنییکۆفی وت باشە بنووسە ڕاست کۆڵنییکۆف بە دەنگێکی تایبەتیەوە پرسی چی بنووسم